ئەڵقەی سێیەم. بەخدڕەشی کە ملی بە پیاوە نا نە بەزەیی دەزانێ و نەدات. ئەوە بوو دایکم دەنگی نووسا و ئەو دەنگەی کە نووسا تا مردیش هەل نەکرایەوە و، هەروەکو پاش پایز زستان بە بەفر و باران و سەرما و لێزمەوە هێرش دەهێنێ، ئەوها دەستکورتی و نەبوون هێرشی هێنایە سەر ئێمەش و وەزعمان ڕۆژ بە ڕۆژ بەرەو خراپتر وەردەرچەرخا. ئەگەرچی دایکم دیار بوو نەختێک کار تەقەتی کردبوو، کەمێک پارەی لادابوو، بەڵام ئەم پارەیەش هەمووی خەرج کرا و، ناچار بوو هەندێ خشڵ و شتومەکی تایبەتی خۆی کە هەیبوو هەمووی بفرۆشێ تا بەرەبەرە گوزەرانی پێوە بکەین. بە هیوای ئەوەوە خوا ڕەحم بکا و دەنگی بکرێتەوە. جاران لە سێ ژوور دابووین ئێستا ناچارماین بیکەینە دوو. لە دواییدا کرێی ئەم دوانەشمان پێ نەدرا بۆیە هەموومان خزاینە تەنیا یەک ژوورەوە. دایکم چاری نەما. بۆیە دەستی کرد بە دینداری. ئەمەی وابزانم لەبەر ئەمە بوو بەشکو خوا ڕەحمی پێ بکا و دەنگەکەی بکاتەوە. لە هەمان کاتا بەرە بەرە دەپوکایەوە و ڕۆژ لە دوایێ ڕۆژ لاوازتر دەبوو. کە نەبوونی تەنگی پێ هەڵچنین، ناچارما جلەکانی تەمسیل کردنەکەشی یەکە یەکە بفرۆشین. چونکە لە گەڕەکێک دەژیاین کە زۆربەی خەڵکەکەی ڕەش و ڕووت بوون، بە ئاسانی دەکەوتینە ناو داوی گوێنەدانە زمان و شێوەی قسەکردنەوە. بەڵام دایکم لەم بارەیەوە زۆر وریا بوو، بە وریایی گوێی لە قسەکانمان دەگرت و هەر هەڵەیەکی ڕێزمانیمان بکردایە خێرا بۆی ڕاست دەکردینەوە و وای دەبردە مێشکمانەوە کە ئێمە لە خەڵکەکەی تر جیاوازین. ژیانمان هەر دەهات و خراپتر دەبوو و هەژاری باڵی ڕەش و گرانی باشتر بەسەرماندا دەکێشا. من جارناجارە خۆم پێ نەدەگیرا و دایکم لۆمە دەکرد لەسەر ئەوەی، نەدەگەڕایەوە بۆ شانەوە. بزەیەکی دەکرد و دەیوت، ئەو ژیانە بێمانا و پووچ بوو. لە دنیایەکی وەک کۆمەی ئێمەدا پیاو بە ئاسانی خودای لەبیر نامێنێ. لەگەڵ ئەمەشا هەر کە باسی شانۆ دەهاتە پێشەوە، ئاگای لە خۆی نەدەما و بە گەرمی دەکەوتە قسە و باس لە بارەیەوە. زستان پێی نایە دەرگا و سێدنی جلوبەرگی زستانەی هیچ نەبوو. دایکم کۆنە چاکەتێکی قەستۆری خۆی دڕی و بۆی کرد بە چاکەت. چاکەتەکە زۆر بەدفەڕ و ناقۆڵا دەرهاتبوو، چونکە دایکم نەیزانیبوو رێک و پێک بیدورێ. بۆیە کە دایکم زۆری لێ کرد لەبەری بکاسێدنی، دای لە سۆڕی گریان و بە دەم گریانەوە دەیوت، ئاخر ئاوەڵە قوتابییەکانم کە بەمۆ بمبینن، چیم پێ دەڵێن؟ دایکم وەڵامی دەدایەوە. ڕۆڵە، تۆ کەی گوێت داوەتە خەڵک؟ پاشان ئەم چاکەتە عەیبی چییە؟ دایکم زۆر بە ئاسانی دەیتوانی خەڵک بێنێتە ڕا، بۆیە سێدنی سەری کز کرد و بە ڕەزامەندییەوە قۆڵی بە چاکەتەکەدا کرد. هەر بەمەشەوە نەوەستا، بەڵکو جووتێک قۆندەرەی پاژنە بەرزی دایکیشمی کردە پێ. بە شادییەوە دەیوت، ئەم پێڵاوە بۆ شەڕە شەقی ناو قوتابخانە یەکجار بێ هاوتایە. کار بە سێدنیەوە نەوەستا. جلێکی تەسکی سەر شانۆی دایکم هەبوو، ئەویش کرا بە بەر مندا. بەم جلانەوە هەر یەکەمان لە قوتابخانە ناوێکمان بەسەردا بڕابوو. دایکم جارجارە گرێچنی و نەخشکاری دەکرد و بەمە هەندێ کەموکوڕی ژیانی پڕدەکردەوە. کەچی چەرخی چەپ گرت، ئەمەشی پێمان رەوا نەبینی و دایکم تووشی سەرێشەیەکی وا هات کە شەو و رۆژ لە سەر سەر دەخولایەوە. دەبوو لە ژوورێکی تاریکدا هەڵاژێ و گەڵاچای تەڕ بکرێ و لە چاوی بنرێ. ئەگینا ئۆقرەی لێ دەبڕا لە بەرژان. پێکاسۆ قۆناغێکی شینی هەبوو، ئێمەش یەکێکی بۆر. ناچار بووین لە کەنیسە شۆربا بێنین یان یارمەتی لە خێرەومەندان وەربگرین. لە لایەکی ترەوە سێدنی لە کاتی دەستبەتاڵیدا ڕۆژنامەی دەفرۆشت و لەگەڵ ئەوەشا ئەمە هیچ دەردێکی تیمار نەدەکرد، بەڵام، کەلەبەرێکی هەر دەگرتەوە. ڕووداوێکی سەیر. ڕۆژێکیان لە کاتێکا دایکم نەختێک هاتبووەوە سەر خۆی، سێدنی بە پەلە خۆی کرد بە ژوورە تاریکەکەدا و یەکسەر ڕۆژنامەکانی توڕ هەڵدایە سەر قەرەوێڵەکە و قیژانی، پریاسکەیەکم دۆزیوەتەوە. پریاسکەکەی دا بە دایکم. کە کردیەوە، سەیرمان کرد مشتێک دراوی زیو و مسی تێدایە. دایکم کشتەکی پریاسکەکەی توند کردەوە و لە خۆشیدا، بە پشتدا کەوت. ئینجا سێدنی کەوتە باسکردنی دۆزینەوەی پریاسکەکە. لە ناو پاسێکا ڕۆژنامەم دەفرۆشت. بەردەمم کورسییەکی بەتاڵی لێ بوو. کە ڕوانیم پریاسکەیەکی لەسەر کەوتبوو. یەکسەر ڕۆژنامەکانم لە دەست خۆم خزاند و کەوتنە سەر پریاسکە. کاڵم گرتنەوە، پریاسکەکەشم لەگەڵیاندا هەڵگرت و بە ئەسپایی لە پاسەکە هاتمە خوارەوە. دوایی لە پەنایەکدا چینچکەیەکم کرد و کردمەوە. دیم پڕ لە دراوی. زیوین و مسین لە خۆشیە لە خۆشی ئەوەندەی نەمابوو دڵم بوەستێ لەبەرەوە خۆم بۆ نەگیراب یەک سەر بەرەو ماڵ تێم تەقاند و هات کە دایکم تۆزێک هاتەوە سەر خۆی پریاسکەکەی هەڵڕشتە سەر قەرێبەڵەکە بەڵام پیرە پریاسکە هێشتا هەرگران بوو لە ناوەوە گیرفانۆچکەیەکی هەبوو کە کردیەوە حەوت پاوەندی زێڕی لێ دەرهێنا شادیەک دایگرتین کە زیاتر لە گەشکە دەچوو. گەڕاین. پریاسکەکە هیچ ناونیشانێکی پێوە نەبوو. ئۆخەی. دایکم دەستی پەل کردەوە و رووی کردە ئاسمان و هەرچەندە هەر یەکەمان لای خۆیەوە هەندێ قسەی کرد کە بۆنی بەزەیی هاتنەوەیان بە خاوەن پریاسکەکەدا لێوە دەهات، بەڵام هەموو ئەم قسانە لە ناو دەریای بێ پایانی شادیدا خنکان و بە دوو سێ قسەی دایکم کە گوایە شتەکە لە خواوە نێرراوە، بوون بە بڵ سەر ئاو. سەری لێ دەرناکەم ئایا نەخۆشیەکەی دایکم نەفسی بوو یان بەڕاستی ئازاری هەبوو سا هەرچۆنێک بوو بێت ئەو یەک هەفتە لەوە و دووە چاک بووەوە ماوەیەکی پێچوو پارە هاتە وشکی و دیسانەوە هەوری ڕەشی دەستکورتی و بێگوزرانی لە ئاسۆوە گوێی دەرکەوت دایکم کەوتە گەڕان بەدوای ئیشدا، بەڵام هیچی دەست نەکەوت. قیستی مەکینەی درومانەکەشمان هاتە پێشەوە، کە بۆمان نەدرا، ئەویشمان لێ سەندرایەوە. جگە لەمە ئەو دە شلینگە هەفتانەیەش کە بە باوکم بۆمان بڕابوو لەناکاوە وەستا. دایکم نائومێدانە بەدوای پارێزەرێکی ترا گەڕا و کە دۆزییەوە، کابرای پارێزەر سەیری مەسەلەکەی کرد، پێی وت، کە ئەم هەوڵدانە نانێکی تێدا نییە و ئامۆژگاری کرد کە بچێت خۆی و ئێمە فڕێ بداتە سەر هەتیوخانەی لەمبێت لۆرۆ تا لە کارگەیەکدا کارمان پێ بکات. ئەمیش پەلمانی گرت و یەکسەر بردمانی بۆ ئەوێ. چونکە لەوە زیاتر دەرەتانمان نەمابوو، ئافرەتێکی بێدەسەڵاتی نەخۆش ئەبێ چی بۆ دوو مناڵی دەست دارنەگرتوو پێ بکرێ. ئەگەرچی چ من و چ سێدنی دەمانزانی کارکردن لە کارگەی هەتیوخانەدا بەڵای هەندێ کەسەوە مایەی سووکییە بۆ پیاو. بەڵام کە دایکم کەوتە باسکردن لەبارەیەوە هەردووکمان هاتینە سەرەوەی کە ئەمە تاقیکردنەوەیەکی نوێیە لە دڵی خۆمانە وتمان خۆ هەر نەبێت لەم ژوورە تەسکە ڕزگارمان دەکات ئەو ڕۆژەی کە دایکم پەلی گرتین و بردینی بۆ کارگەکە کە بەڕاستی دەشێ ناوی بنێم ڕۆژە ڕەش هیچمان نەمان دەزانی لە ناوەوەی کارگەکەدا چ باسە تا گەیشتینە بەردەم قەنتەرە گەورەکەی و چوینە ژوورەوە کە براینە بەردەم کابرای سەرپەرشکار، یەکسەر فەرمانی دەرکرد کە دایکم بۆ بەشی ئافرەتان بنێررێ و من و سێدنیش بۆ بەشی منداڵان. هەر سێکمان وەکوو تەڵە لە دەممانا بتەقێتەوە ئاوها بوو، یاخو باشترە بڵێم وەکوو تەکێک بوو لە ناکاودا بدرێ بە بنا گوێماندا، چونکە هەرگیز بیرمان لەوە نەکردبۆوە کە لەوانەیە لە یەکتر جیامان کەنەوە. قەت وێنەی یەکەم ڕۆژی چاوپێکەوتنم لە بەرچاو لاناچێ. بەڕاستی تینی پشکۆی ئەو داخەی ئەو ڕۆژە بە دڵما چزا مەگەر مردن لە بیرمی بەرێتەوە دایکمیان بوو ژووری چاو پێکەوتن هێنا دەستێک جلی ناقۆڵای دەڵبی ئیشکردنی لەبەردا بوو دڵشکاوی و کەسەری هەر لە دوورەوە بە سیمایەوە هاواریان دەکرد بە یەک هەفتە لەڕ و لاواز بووبوو، بەڵام هەر کە چاوی بە ئێمە کەوت، ڕووی گەشایەوە. من و سێدنی خۆمان بۆ نەگیرا و دامان لە سۆڕەی گریان. نەختێک دەستی بەسەردا هێناین، بەڵام لە دڵدا دەکوڵا و بێدەسەڵاتانە فرمێسک بە ڕوومەتیدا شریتەی کردە خوارێ. دەستێکی بە چاویدا هێنا و فرمێسکەکانی سڕیەوە و هەندێ دڵمانی دایەوە. هەرسێکمان لەسەر تەختێکی شل و شەقی دڕ لە تەک یەکەوە دانیشت. هەردووکمانی بەخۆیەوە گوشی و دەستمانی گرت و نووسانی بە سنگێەوە و هێواش هێواش دەستی بەسەردا دەهێناین. هەردووکمان سەرمان هەڵپاچرابوو. بە بزەخەنەیەکی پڕ لە خۆشەویستییەوە هەریەکە کەشکێکی لێداین و دواجار کەوتە دڵدانەوەمان و وتی بەمزووانە هەمووی یەک دەگرینەوە. ئینجا کیسەیەکی لە بەروانکەکەی دەرهێنا کە بڕ بوو لە چکلێتی گوێزی هندی، وتی. بزمەیەکی قەیتاندارم بۆ ئەو سستەرە کردووە و بە پارەی بزمەکە ئەم چکلێتەم بۆتان کڕیوە. پاش ئەوەی لێک جیابووینەوە سێدنی هەر دەیوت. بینیت بینیت دایکم چەندە پیر بووە؟ من و سێدنی زوو خۆمان لەگەڵ ژیانی کارگەکەدا ڕاهێنا، بەڵام ئەو خۆ ڕاهێنانەمان بە ئاسانی بۆ نەهاتە دی. بەڕاستی بەناو گێژاوی خەم و پەژارە و کڵۆڵیدا هاتە دی. من هەموو ڕووداوەکانم یەکەیەکە لەبیر نییە، بەڵام کە بۆ نیوەڕۆژە لەگەڵ مناڵەکانی ترا لەسەر مێزە درێژەکە کۆدەبووینەوە هەستم بە جۆرێک خۆشی و دڵنیایی و گەرم و گوڕی دەکرد. کابرایەکی پیری خۆش مەشرەبی حەفتا و پێنج ساڵە کە سەروسیمایەکی لەسەر خۆ و بەڕێزانە و سمێڵێکی باریک و دوو چاوی کزی خەمباری هەبوو، منی هەڵبژارد کە لە تەنیشتیەوە دانیشم، چونکە من لە هەموو کرێکارەکان منداڵتر بووم و تا ئەو ڕۆژەی سەریان هەڵپاچیم لوولترین قژم هەبوو. منی کردبوو بە شێری خۆی و هەر بە شێرەکەم بانگی دەکردم پێی دەوتم کە گەورە بووی شەپقەیەکی قوچی قردێلەدار لەسەر دەکەی و لە پشتی عربانەکەمەوە دادەنیشی و دەستت لەسەر سنگ تێک دەپەڕێنی ئەم ڕێزگرتنە خۆشەویستی ئەوی لە دڵمدا یەک جار چەسپاندەبوو بەڵام پاش چەند ڕۆژێک کوڕێک کە لە من مناڵتر بوو قژی لەهی من لولتر بوو لە ناکاوە پیا بوو ئەو بوو بە شێری کابرای پیرە و جێگەکەشمی لە تەنیشتیەوە داگیر کرد چونکە وەکو کابرا بە تەشقەڵەکردنێکەوە دەریخست ئەو منداڵەی لە هەمووان منداڵ تر و قژلول تر بێ لای ئەو لە هەموو کەسێک لە پێشترە. پاش سێ هەفتە لە کارگەی لامبێتەوە گوازراینەوە بۆ قوتابخانەکانی هانۆێڵ کە بۆ هەتیو و منداڵە کۆڵەڵەکان تەرخان کرابوون و نزیکەی دوانزە میل لە لەندەنەوە دوور بوون. بەڕاستی سەفەرێکی خۆش بوو. چونکە بە عەرەبانەی پۆستە کە بە ئەسپ ڕادەکێشرا براین بۆ ئەوێ و بە گوێرەی ئەو وەزعانە لە بارەی ئێمەی تێدا بووین لە جیاتی سەیران و گەشت و گوزار بوو بۆمان. هەڵەتەکانی دەوروبەری هانۆێڵ لەو سەردەمەدا یەکجار دڵگیر بوون. بە هەر چوار لادا هەتا چاو بڕی دەکرد هەر دارستانی کەستانە و تەبارەگەنم و باخی میوە بوو. هەر لەو کاتەوە تا ئێستا لە هەر وڵاتێک بۆنی زەوی پاش یەکەم تاوی بارانم بێ بە لووتە هەڵەتەکانی هانۆیڵم دەکەوێتەوە بیر. هەر کە گەیشتینە جێ، دراینە بەشی چاودێریکردن و خراینە ژێر چاودێریکردنەوە تا بزانرێ ئایا هیچ نەخۆشییەک یان کەموکوڕییەکی نەفسیمان هەیە یان نا، چونکە لە ناو هەر سێ سەد چوار سەد قوتابیدا یەکێکی نەخۆش یان ناتەواو هەبوو. تا ئەمە ساغ نەبوایەتەوە نەیان دەهێشت کەس بچێتە ناو قوتابخانەکەەوە لەبەر ئەوەی دەبوو هۆی بڵاوبنەوەی نەخۆشی و ئەو کەسە خۆشی تووشی گیر و گرفت دەهات. چەند ڕۆژی سەرەتا من زۆر بە ناخۆشی ڕابووە چونکە ئەو کاتی لە کارگەکە بووم هەمیشەوە هەستم دەکرد کە دایکم لێمەوە نزیکە ئەمەش جۆرە سەبوریەکی دەبەخشیە دڵم. من و سێدنی برام لە تاقیکردنەوەی بەشی چاودێری دەرچووین و نێنراین بۆ ناو قوتابخانەکە لەوێ لێک جیاکراینەوە سێدنی خرایە ناو منداڵە هەراشەکانەوە منیش خرامە ناو منداڵە بچووکەکانەوە خەوتنیشمان لێک جیا بوو بۆیە زۆر کەمتر چاومان بە یەک دەکەوت تۆزێک لە شەش ساڵان ژوورتر بووم لەبەر ئەوە هەستم بە تەنایی دەکرد و خۆم زۆر بەکەم دەهاتە بەرچاو بە تایبەتی ئێوارانی هاوین کاتێک کە نزیکی ماڵ خەوتن دەکەوتینەوە نوێژکردن و لەگەڵ بیست مناڵی ترا لە ناوەڕاستی بەشەکەدا بە جلی نووستنەوە کڕنووشمان دەبرد. لە پەنجەرەکانەوە سەیری دوا ماڵئاوایی ڕۆژم دەکرد. هەروەها چاوم دەبڕییە زنجیرەی گردەکان کە چواردەوری ناوچەکەیان دابوو. هەستم بەوە دەکرد کە هەموو ئەوانەی لەگەڵمدان نەناسن، لە کاتێکا هەموو پێکەوە ئەم دوعایەمان دەوت. بەجێم مەهێڵە. وا ئێوارە بە پەلە داهات، دنیا وا بە تەواوی تاریک بوو، خودایە بەجێم مەهێڵە، کاتێک کە یاریدەدەرانی تر هیچیان بۆ ناکرێ و دڵئارامی لێ دەبڕێ، ئەی دەلیلی داماوان، بەجێم مەهێڵە.